هەم جمعەیە و جمعیش بۆ خۆی جەژنە جەژنی ناو جەژنانە، ئەمەوێ ئەوە عەرزی بەڕێزتان بکەم کە خوای پەروەردگار بە عەزەمەت و میهرەبانی خۆی لە قورئانی پیرۆزا ئەفەرموێ، الیوم اکملت لکم دینکم، لە ڕۆژی حەج، لە ساڵی دەیەمی کۆچی کە پێغەمبەر تەنها یەک حەجی کردووە حەزرەتی محەممەد صلی الله عليه وسلم لە حەیاتیا یەک حەجی کردووە چوار ئەمرێکی کردووە تەمەنی پێغەمبەرێتی بیست و سێ ساڵ بووە لەم بیست و سێ ساڵە یەک حەجی کردووە و چوار عەمرەی کردووە زیاتری نەکردووە بۆ ئەوەی ئەو کەسانە هەر لە سەرەتای خوتبەکەوە ئەیانەوێ حەجی زۆر بکەن و عەمرەی زۆر بکەن با چاو لە نووری چاوەکانم بکەن ئەگەر بە دەورتا ئەگەر لە گەڕەکتا ئەگەر لە ناو خزمان و میلەتا هەژار و دەستکورد و داماو هەیە بە حەجێک بە دوان واز بێنە و بە عەمرەیەک بە دوان واز بێنە و مەیکە بە سەفەری سارۆخان و لاماڵان بێیت و بڕۆیت و بێیت و بڕۆی بەڵام لێرە دەنگ لەگەڵ دایکت و لەگەڵ براکەت نەبێ و دراوسێکەت کوڕەکەی خەریک بێ تووشی زینا بێ بێوێ ژن بێ نێو پارەی پێ نەبێ کچەکەی خەریک بێ تووشی تاوان بێ حەسکا شوو بکە بەڵام کەسێکی بەڕێزی وەک تۆ نەبێ کۆمەکی بکە ڕێگە ناگرم لە حەج و عەمرەکردن بەڵام زیادە ڕەوی تیاکردنی وەک زیادە ڕەویکردنە لە هەموو شتێکی ترا لە ڕۆژێک پێغەمەری خوا خوتبەی خوا حافیزی خوێندەوە پێڵێن خطبە الوداع بۆ چونکە ئیتر دوای ئەوە پێغەمبەری خوا نەما ساڵێکی تر لە جەژنی قوربانە خطبەمان بۆ بخوێنێتەوە هەشتا ڕۆژ دوای ئەو وتارە دوای ئەو ئاەتە وەفاتی کرد و گەڕایەوە بۆ بارگای ڕب العالمین سەلات و سەلامی خوای لەسەر بێ ئەم قورآانە ئەتە خوارەوە ئەمڕۆ ئەلیەوم الیوم یئس الذین کفروا من دینکم ئیمڕۆ بێ باوەڕان نائومێد بوون لە دینی ئێوە بکوژێتەوە و بسڕێتەوە و نەمێنێ خوا مۆری لێداوە کافر نائومێدە لەوەی بتوانێ ئیسلام لە ناو ببا و بیسڕێتەوە الیوم یئس الذین کفروا من دینکم فلا تخشوهم واخشونی لەوان مەترسن لەمن بترسن اللە ئەفەرموێ لەمن بترسن الیوم ئەمڕۆ جارێکی تر ئەکمەلت و لەکم دینەکم دینەکەم بۆ کامڵ کردن دینی ئیسلام الیوم ئەکمەلت و لەکم دینەکم یعنی ئەم دینە نقصانی نییە بخرێتە سەری زیادەی نیە لێی لاببرێ کامڵ تێرو تەواوە کێ تەواوی کردوە اللە گیان بۆ کێ بۆ ئێمە لەکم بۆ ئێمە بۆ ئینسان واتمەمت عەلەیکم نیعمەتی نیعمەتی خۆم تەواو کرد پڕ پڕ ئیتر جێگەی نەماوە بۆتان تێ بکەم پێغەمبەری ئیسلام، قورئانی پیرۆز، ئەو دوو نیعمەتە گەورەیە خوای گەورە و پەروەردگار ئەوانیشی کامڵ و تەواو کرد. خاڵی سێم وەڕەضیت لەکم الاسلام دینا ڕازی بووم ئیسلام دینتان بێ شەریعەتتان بێ بەرنامەی خواناسی و بیڕژێنێ نازو نیعمەتێ بۆ بەندەکانی ترسی هەیە لە کەس؟ نەخێر ئیشی هەیە بە کەس؟ نەخێر دە بەو هەموو شکۆ و عەزەمەتی خۆیەوە ئەفەرمێ ئیمڕۆ دینەکەم بۆ تەواو کرد نیعمەتی خۆم بە تەواوی پێدان ڕازی بووم تەنها ئیسلام دینتان بێ وەڕەضیت لەکم الاسلام دینا دینی ئیسلام دینێکە تێر و تەواو زۆر باش زۆر چاک بۆ سەعادەت و بەختەوەری مرۆڤ هاتووە ئەگەر بە باشی تەتبیق و تەنفیز بکرێت. ئاینی پیرۆزی ئیسلام دینی یاسا و ڕێسایە، دینی پاک و خاوێنی و تەندروستی و هێزە، دینی هاوکاری کۆمەڵایەتی و ئابوورییە، دینی گوێگرتن و لە گوێ گرتنە، لە گوێ کردنە، دینی ڕێزگرتنی گەورەکان و سۆز و مەحەبەتە بۆ بچووکەکان. ئیسلام دینی خوایە، هاتووە بۆ ڕزگارکردنی ئادەمیزاد لە کۆیلایەتی بۆ خەڵک، یانی بەندەی بەندە، لنخرج العباد من عبادة العباد إلی عبادة رب العباد. ڕزگاری کچان و ئافرەتان لە کوشتن و زیندە بەچاڵکردن وەئدل بەنات ئیسلام هات تا بە خاوەن کار بڵێ کاسپی حەڵاڵ بکە و حەقی کرێکار و کرێکارەکان بدە پێش ئەوەی چیامانی ناوچاوان و ناوشانیان وشک بێتەوە سەرنج بدەن بەڕێزەکانم سەرنج بدەن شتێکتان بۆ باسەکەم ڕۆژانە ئەیکەن بەس بیرتان یەخەمەوە لە دوای ئەشهد ئەن لا إله إلا الله و ئەشهد أن محمدا رسول الله کە ئەوە کلیلی ئەوە کۆدی ئیسلامە کۆدەکەیەتی بەوە ئاچیتە ژوورەوە ئەوە پازۆردەکە ئیسلامە لەوێ ئەچیتە ژوورەوە گەر دروست بێ بڵێم دوای ئەوە ئەمەد وت بە ئازادی خۆت بێ زۆر، بێوەی ئاڕبیجی لێ بەرزکەنەوە، تەور لێ بەرزکەنەوە، بە ڕەغبەتی خۆت قەناعەتت کرد وتی اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە، ئەو اللەیە پێت ئەڵێ دەی بەند دەکەم، مادەم تۆ ئیقرارت بە خوایەتی خوا کرد، مادەم دانت نا بەوەی جگە لە اللە هیچ خوایەکی تر نیە، دەوەرە ساڵی یەک جار مانگێک ڕۆژووم ئەوێ لە تۆ کە مانگی ڕەمەزانە ئەی عەبدەکەم ئەگەر دەوڵەمەند بووی ماڵت بوو سامانت بوو ساڵی بەسەرا هاتەوە زیاد بوو زەکاتی لێ بدە ئەی عەبدەکەم لە هەموو حەیاتتا ئەگەر ئیمکاناتت بوو توانای جەستەی و مادیت بوو بتوانی حەجی ماڵەکەم بکەی یەک جار حەجم بۆ بکە ئەمە چوار عیبادەتن جا سەرنج بدەن ئەم دینی ئێمە دینی نیزامە دینی زەبت و ئینزیبات و ڕێکخستن و ڕێک و پێکیە بەڵام داوای لێبوردنەکەم ئێمەی ئومەتی ئیسلام ڕێک نابین لەزەتی لێوەرناگرین بۆ نمونە نوێش کاتیان بۆ دیاری کراوە نوێژی بەیانی دەقەیەکی بمێنێ دروست نییە نابێ بیکەی تا بانگی بەیانی نەبێ و نوێژ نەبێ نابێ نوێشکەی بەیانی نیوەڕۆ عسر مەغریب ئیشا بە دەقیقا پێش کاتەکەیان بیکەی بەتاڵە تێپەڕیشی کرد ئەوە بەسەر چووە و پێڵێن قەزا یانی کاتەکەی دیاری کراوە زەبت کراوە دووهەم هۆکاری ئاگادار کردن و بێداری بۆ نوێژەکان بانگدانە لەو کاتانەدا بانگی بۆ ئەدەین کەسێکی دەنگخۆش شارەزا لە کات باوەڕپێکرا و ئەمین لە ناو خەڵکە خاوەن ڕەوشت و ئیمان بانگ بدات تا خەڵک باوەڕی پێ بکا و بڕوات بەدەمیەوە و نوێژەکەی بکە نوێژەکان کاتەکەیان دیاری کراوە ئەو وەسیلەی کەوا خەڵکی بۆ بانگەکەین بۆ ئەوەی بێ بۆ نوێش بانگدانە هیچ سرودێک نییە ناوی هیچ گەلێکی تیا نییە ناوی هیچ عشیرەتێکی تیا نییە ناوی هیچ مەلاو شێخێکی تیا نییە ئەله ئەکبەر لا الە الا اللە حی علی الصلا حی علی الفلاح سرودێکی ئادەمیزادیانەیە ناڵێم نیشتمانیانە ئەوەش خاڵی دووهەم خاڵی سێهەم خۆ ئامادەکردن بۆ نوێش ئەم نوێژانە کە کۆڵەکەی دینە ئەبێ خۆتی بۆ ئامادەکەی بە پاک و خاوێنی لەشت بە هێمنی بەحوی قار بەسەر ئەرزا ئەڕۆن ئەر شەرمیان لێ ئەکا پێنجەم لە کوێدا جێگا هەبوو بوەستە و پێ مەنێ بەسەر شانی خەڵکدا و دوو کەس لە یەک جیا مەکەرەوە دین فێرمانەکا تەفرەقە لە بەینی خەڵکا دروست نەکەین دین فێرمانەکا باز نەدەین بەسەر خەڵکا دین فێرمانەکا حەز لە ئاغایەتی نەکەین، لە کوێ شوێنی تۆڵ هەبوو لەوێ دابنیشین. شەشەم، خۆ شۆردنی هەفتانە بە لای کەمەوە جومعانە، دەست نوێژ و سیواک کردن بۆ هەر نوێژێک، پاک و تەمیزی، سیحەت و تەندروستی. خاڵێکی تر نوێژی بە جەماعەت. دینەکەمان هەر بەوە نەوەستاوە بڵێ نوێژکە، نوێژ ئەبێ بە جەماعەت بێ، ئیمام ئیمامێکی شارەزا لە قورئان، دەنگی خۆش بێ، بە ویقار بێ، دووهەم ڕیز بوون بە یاسا، نابێ هەر کەس بۆ خۆی، ئەبێ بە ڕیز ڕێک و پێک بوەسین، شانمان تن کەین لە یەکتری، پێمان گیر کەین لە یەکتری. خاڵێکی تر پابەندبوون بە هەڵسوکەوتی ئیمامەوە، ناکرێ یەکێ بەرز بێتەوە یەکێ دانیشێ، ئەبێ وتی اللە اکبر بڵێین اللە اکبر، چوو بۆ ڕکوع بچین بۆ ڕکوع، چووە سوجدە هەروەها هەڵسانەوە سڵاودانەوە لەگەڵیا، ئەمە نیزامە موسڵمانان، خوا لە شەو و ڕۆژێکا پێنج جار گێج و میزانەی ئێمە ئەکا، بۆی ئێمە فێری نیزام بکا، فێری حەیات بکا، فێری شارستانیەتمان بکا، فێری ئەوەمان کا چۆن ڕێز لە خەڵکی بگرین چۆن ڕیز ببین تخوا حەیف نیە ئومەتێک شەو و ڕۆژی پێنج جار لە مزگەو ڕیز ببێ بۆ نوێژ لە حوزوری خوا دوای چوار بەرمیل نەوت بێت نەتوانێ ڕیز بێ و نەتوانێ نیزامێ دروست کا کەوا عەزێتی کەسی تیا نەبێ یەک ویرد یەک جوڵە و یەک هەڵسوکەوت یەک قیبلە ناکرێت تۆش تێبخوێنی منش تێبخوێنم لە نوێژە هەموومان الحمد لله رب العالمین لە تەحیات ئینەکە حەمید و مەجید و سڵاوی لێ ئەدەینەوە حکمت و فەلسفەی نوێش چییە؟ خوا ئەم هەموو نوێژەی بۆ چییە؟ إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ئەمە فەلسەفە و حیکمەتی نوێژە. نوێژ ئەبێ نوێژخوێن و نوێژگەر دوور بخاتەوە لە دەمی پیس، لە دەستی پیس، لە کردەوەی پیس، لە معامەلەی پیس، لە گەندەڵی. موسڵمانی نوێژخوێن ئەبێ دەستی پاک بێ، دەمی پاک بێ، گوێی پاک ببیسێ، ئەبێ وەک هەنگ وابێ لەسەر جوان و پاک بنیشێتەوە، پاکیش دابنێ کە داینا، ان الصلاة تنهی عن الفحشاء والمنکر، منکر، ئەوەی کەوا نامۆیە ئەبێ نەیکەی، لەو شوێنەی کە ناشیرینە بوبینن نابێ بوبینن ئەو ئیشەی شیاو نیە بە تۆ نابێ بیکەی ئەو شتەی لایقی تۆ نیە نابێ بیخۆی ئەو بەرگەی لایقی تۆ نیە نابێ بیپۆشی ئینجا تۆ نوێژت کردووە گوێ بگرە لە نوری چاوەکانم بزانە ئەڵێ چی ئەفەرمێ لا صلاة لمن لم یطع اللە ابن مسعود دەیگەڕێتەوە لا صلاة لمن لم یطع اللە ئەوەی فەرمان بەرداری خوانەکە و لە گوێی خوانەکان نوێژەکەی بۆ حسێب ناکرێ ومن انتهى عن الفحشاء والمنكر فقد اطاع الله ئەوەی وازی هێنا لە ئیشی پیس لە کار و خواردنی پیس لە قسەی خراپ و هەڵسوکەوتی لات ئەوە لە گوێی خوای کردووە کەواتە ئەوە نوێژەکەی قبوڵە شەشەم تۆ کە سەڵاو ئەدەیتەوە بەلای ڕاست و بەلای چەپا ئەڵێ ئەسەلام و عەلەیکم و ڕەحمەت وڵا ئەسەلام و عەلەیکم و ڕەحمەت وڵا یانی چی واتە ئەی هەموو ئەوانەی لای ڕاستی منن ئێوە دڵنیابن کە لە منەوە تووشی زیان نابن ئەی ئەوانەی لای چەپی منن ئێوە دڵنیابن لای منەوە هیچ ئازار و زەحمەتێکتان توش نابێت مەعنای السلام علیکم ئەمەیە بەڕێزەکەم مەعقولە دوای دەرچوون لە مزگەوت لە بازاڕ لە فەرمانگە لە ناوباخ لە زەراعەت لە گەڕەک لە کۆڵان وەک دەمارە کۆڵ بەی بە خەڵکەوە و قۆڵیان ببڕی و فێڵیان لێ بکەی و سامانیان بە تاڵان ببەی مەعقولە ئەی السلام علیکم یعنی چی؟ ئەی بۆ هەڕەشەیان لێ ناکەی بڵێی وەڵاهی دوای نوێژەکە قۆڵتان ئەبڕم ناکرێ ناکرێ دوێنێ مسلمانێک لە نوێژی جەژنە لێرە احترامێ بۆ جەنابان وەکو نمونەیەکی بچکۆلە باسیەکەم لەوانەیە کەسە نوێژگەر نەبێ کە ئەوەی کردووە. وتی، مامۆستا، وتم، بەڵێ، وتی، دوو لە ڕووی جەنابتان کڵاشەکانیان بردم، کڵاشی تازەی لە پیا بووە. وتی، ئەم جووتە، جووتێک کڵاشی کۆنەی پێ بوو، وتی، ئەمەیان بۆ بەجێهێشتووم. وتم، بەڵێ. وتی، دراوسێیەکمان هەیە، ڕەفیقێکمە، دایم بە یەک وەین بۆ مزگەو، هینەکانی ئەویشی برد، هەر ئەمەی بۆ بەجێهێشتبوو. لەبەرەوە هەڵسا بە چەقۆ کڵاشە کۆنەکانی لەت کرد، وتی، با دەست یەکیکتری پێ نەبڕێ. یانی چۆنە بێ مسلمان ڕوی لە قیبلە بێ و بڵێ شەدوە لای لای لە ڵاو شەدوە نە محەممەد ڕسول لە ڕۆژی جەژنا دڵی ئینسانێکی مسلمان ناخۆشکا بەوەی پێڵاوەکانی ببا بەوەی ئازاری مناڵێکی بدا زەکات زەکاتی ژۆک و نوێژ وایە بڕی زەکات ئەو شتانەی زەکاتیان لێ درێ دیاری کراون هەروا نابێ هەر کەسێ بۆ خۆی ئەو کە ئەو شتانەی زەکا ئاڵتونە زیوە پارەیە گەنمە جۆیە نیسکە نۆکە مەڕە بزنە حوشترە ڕەشە وڵاخە ماڵی توجارەت و بازرگانیە ئەوانە هەمووی دیاری کراوە زەکاتی ئەنتیاکەوێ بڕی زەکاتەکەی دیاری کراوە چەندێکە ئایا لە سا دوو نیوە ئایا لە سا زیاترە کەمترە عوشرە، ربعە، ربعی عوشرە، هەمووی دیاری کراوە. ماڵ بە چەند ئەندازە زەکاتی تیا واجبە بێ؟ نیسابی زەکات چەنێکە؟ ئەمەیش دیاری کراوە، گەنم ئەبێ ئەوە نە تەنەکە بێ، جۆ ئەبێ ئەوە نەبێ، پارە ئەبێ ئەوە نە بێ، ئاڵتون ئەبێ ئەوە نە مسقاڵ بێ، مەڕ ئەبێ ئەوە نەبێ، رەشەوڵاغ ئەبێ، ئینجا زەکاتی تیا واجبە بێ. کە واجب بوو لە چەند سەر ئەوەنە، لە چەند تەنەکە ئەوەنە، لە چەند کیلۆ، هەمووی دیاری کراوە. مەرجی زەکاتدەر دیاری کراوە ئەو کەسەی زەکاتە دەئ ئەبێ موسڵمان بێ ئەوە ئەبێ ئەبێ ئا عاقڵ بێ ئەبێ ئەوە بێ دەی دەی دەی دەی ئەوانە ئەو کەسەی زەکات وەرەگرێ ئەبێ فەقیر بێ ئەبێ کێک بێ لەوەش کۆمەڵەی خوا بۆی دیاری کردووە هەموو یاسا و بەرنامەی هەیە ئەمە سەرچاوەیەکی گەورەی ئابوورییە، ئەمە دەرگایەکە بۆ نەهێشتنی هەژاری، ئەمە هەمووی حیسابات و ژمارە و زەرب و تەقسیم و کۆ و لێدەرکردنە. ئەم زەکاتە ئەگەر بە باشی کۆ بکرێتەوە و بدرێت، چارەسەری زۆرێک لە کێشەکانی کۆمەڵگا ئەکا، بە مەرجێ دەستێکی ئەمین وەریبگرێ و دەستێکی ئەمین دابەشی بکا. زەکات. تەلیسمی مەحەبەتە لە نێو کۆمەڵگا و دەوڵەمەن و هەژارا ئەگەر زەکات بدرێ هەژاران ڕقیان لە ماڵی دەوڵەمەن نیە پاسی ماڵەکەی بۆ ئەکەن شەو تا بەیانی ئایەت الکرسی بۆ ئەخوێنن دوعای خێری بۆ ئەکەن خوا زیاتری باتێ سێهەم ڕۆژی ڕەمەزان هەر فێری نیزاممانەکە هەمان نیزام وردەکاری بەرنامەی ساڵی یەک جارە مانگێک مانگەکە بە پێی مانگی ئاسمان دیاری کراوە بە سەر ڕۆژەکانی ساڵە دابەشە بێ گەرما سەرما فێنک ڕۆژی درێژ ڕۆژی کورت هەمووی بەرەکەوێ هەر سی و شەش ساڵ جارێک سی و شەش ساڵ جارێک ئەمڕۆکە یەکەم ڕۆژی ڕەمەزانە سی و شەش ساڵی تر ئەمڕۆ ئەبێتەوە بە ڕەمەزان لە هەموو فەسڵەکانا خاڵێکی تر هەموو موسڵمانان پێکەوە بە ڕۆژوو ئەبن، صوموا لرؤیته وافطروا لرؤیته، سەرەتای مانگ و کۆتایی مانگ دیارە، پارشێو بە پێی سەعاتە، پێش بانگ ئەتوانی بخۆیت دوای بانگ نابێ بخۆی، ئەو ئاوەش لە دەم تابی بیتفیتەوە، بەر بانگ دەقەیەکی بمێنێ بۆ مەغریب نابێ قەترەی ئاو بخۆی، دوای بانگ ئازادی بە مەرجێ ئیسراف نەکەی. ڕۆژۆوان ئەبێ دەست و زمانی بپارێزێ لە ئازاردان، ئەگەر شەڕیشیان پێ فرۆشت بڵێ ئیننی سائم، ئیننی سائم، من بە ڕۆژووم، ڕۆژوو فێری ئەوەمانەکا. ئەگەر زمان و دەست و گوێت، شەرمگەت و گیرفانت لە حەرام نەپارێزی تەنها برسێتی و تینوێتیت بۆ ئەمێنێتەوە. ڕۆژوو ئەبێت سپەر و قەڵغان بێت لە دنیادا تۆ بپارێزێ لە تاوان و لە قیامەتیشا بوپارێزێ لە ئاگری دۆزەخ. ڕۆژی ڕەمەزان زەکاتی سەرفترەی لەگەڵایە کۆمەکیە بۆ هەژاران و نەداران جەژنی قوربانی بەدواوێ بۆ ئاشتبوونەوە و گردن ئازایی پێم بڵێن ئەگەر ئێمەی مسلمان بزانین سوود و لەم دینەوە بگرین دنیامان نابێ بەهشت مرۆڤایەتی نابێ بە کۆمەلگایەکی بەختەوەر و ئاسوودە بەڵام هەر ئێمە نین خۆمان گیرمان خواردوە بەدەست خۆمانەوە هەر ئێمە نین گلەیەکەین لە یەکتری چوارەم ڕکن حەجە و کۆتایی ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا یاسا و نظامی حەج لەوانی تر تۆکمەتر و ورترە حەج لەسەر کێ واجبە و چەند جار لەسەر مسلمان یەک جار لە تەمەنا بەکام ماڵ و پارە و سامان حەج بکرێ بە ماڵێکی پاک و حەڵاڵ خەمی ماڵ و مناڵەکەی بخوا بۆیان بەجێ بێڵێ نەک بە ڕووتی بەجێیان بێڵێ تۆبە کردن و گێڕانەوەی حەقی خەڵکی ئەوەی ئەڕوا حەجەکە ئەبێ لە پێش ئەوەی بڕوا لێرە گەردنی خەڵک ئازاد بکا بە خەڵک بڵێ من ئەگەر دڵم ێشاندون حەقێکتان بەلاوەیە داوام لێ بکەن بابتان دەمەوە ئەمە ئاشتبوونەوەی کۆمەڵایەتیە ئەمە سازانە ئەمە ژیانە نیەتی پاک و خالیس بۆ خوا هێنان بۆ ناو و شۆرەت و فشە نەڕوا کاتی حەج دیاری کراوە الحج اشهر معلومات نابێ هەموو وەختێ بێ بە خەیاڵتا بڕۆی ئەبێ لە کاتی خۆیا بڕۆی بەرگی حەج دیاری کراوە لە سنورێکی تایبەتدا بۆ پیاوان لیباسێک دوو خاولیە دوو خاولی بەرگێکی سپی پارچەیە بۆ ناوک بەرەو خوار پارچەیەک بۆ شانومل ئیتر نە فانیلەیە نە شۆرت و ژێردەرپێیە نە پێڵاوێ نە کڵاوێ حیج نابێ لەبەرتا بێ وازت لە دنیا هێناوە نەزعی هەموو لیباسەکت کردووە بەرگی قیامەتی پۆشیوە ئەمە حەجە وردی حەج دیاری کراوە لە حەجا دوو شتە ودرێ هەتا ڕۆژی جەژن تا یەکەم بەردی شەیتان ئەوە شێنرێ لە بیکە اللهمە لە بیکە لە ماڵ دەرەچێ هەر لە بیکەڵێ کە دەستی کرد بە بەردوەشاندن بسم اللهی الله ئەکبەر الله ئەکبەر الله ئەکبەر تەنیا هەرچی سێ ملیۆنە و پێنج ملیۆنە بەس ئەم دوو ویردە ئەخوێنن لەبەیک اللهم لەبەیک اللە اکبر اللە اکبر ئەرکانەکانی حەج دیاری کراوە تەواف حەوت جارە چۆنە سوڕێیتەوە بە دەوری کەعبە ئاوا سوڕێتەوە باکسی سەعاتەوە سعات ئاوا ئەسوورەتەوە ئەزانن ئەها میری سعاتەکەتان سەیری سعاتەکە بکە سعات ئاوا ئەسوورەتەوە تۆ بەعکسی سعاتەوە ئەسوورێتەوە بە دەوری کەعبە ئەوەش حکمەتی زۆری تایە جێگەی نیە باسی کەین دیاری کراوە ئەبێ لە سوچی حەزەر لە سۆدە دەست پێ بکەی یەیتەوە ئەوێ ئەوە یەک حەو جارە بێ بیکەی نابێ شەش بیکەی نابێ هەشت بیکەی یەک تەواف ئەبێ حەو دەورە بێ ئەبێ ئازاری خەڵکی نەدەی بۆ ماسکردنی حەجەر لە سۆد نابێ خەڵک بشێلی نابێ عەزیەتی خەڵک بدەی توانیت بێ خەم عەزیەتی خەڵک نەدەی سەری پێوە بنێ و ماچی کە. نەتوانی دەسی لێ بدە. نەتوانی لە دوورەوە سڵاوی لێ بکە. عەیبی نییە. سەفا و مەروا حەوت جارە. لە سەفاوە دەست پێ کا و لە مەرواوە کۆتایی پێ تێ. نیزامە. سەرتاشین یا موو کورت کردنەوە و خرتاندن. چوون بۆ مینا کاتی بۆ دیاری کراوە، ڕۆژی هەشتی مانگ. چوون بۆ عەرەفە کاتی بۆ دیاری کراوە، هاتنە خوار کاتی بۆ دیاری کراوە. هاتنە خوار بۆ موزدەلیفە و شەو مانەوە ئەو بەردانەی هەڵیەگری بەرد بۆ شەیتان ڕەجم لە شەریعەتا دیاری کراوە ئەڵێ لە نۆ گەورەتر و لە پاقلە بچوکتر بێ نابێ بەرد بێ نابێ گەورە بێ چونکە حاجی لە بەردەم تایە ئەمە شەڕ نییە ئەمە قین نییە ئەمە ڕەمزە ئەمە شەیتان نییە لەوێ بەسراوە تۆ ئەم کۆڵەکە تۆ ئەم بەردەی بۆ هاوی ئەمە ڕەمزی تەبەڕایە تۆ تەبەڕاکەی لە شەڕ لە هێزی شەڕ ئەچیتە ڕیزی خێر بڕیارەدەی ئیتر لە گوێی شەیتان نەکەی ئەنا شتێک نیە لەوێ ناوی شەیتان بێ تۆ بەردی لێ بدەی نەعلی پێوە پێچین وەکو هەندێ ناحاڵیەیکە حەیوان سەربڕین و قوربانی کردن بە نیزامە سەرتاشین تەوافی ئیفازە ئەیام و تەشریق یا دوو ڕۆژ یا سێ ڕۆژ خواحافیزی لە ماڵی خوا و تەوافی وەدا ئازار نەدانی کەس گیا هەڵنەکەندن، لقی دار نەشکاندن، ڕاو نەکردن، نینۆک نەکردن، موو نەقرتاندن، بۆنی خۆش لە خۆ نەدان، هەموو ئەمە نیزامە، فێری فێری زەبت و ئینزیبات بە، کە ئەڵێ بێ وابی. لەو ڕۆژەوە ئیحرام ئەبەسی، تا ئەو کاتەی ئیحرام ئەشکێنی ئەبێ وابی. تۆی موسڵمان چی ماوە بوودا لە قاڵب؟ چی ماوە ڕێکوپێک و کا؟ چ چ دینێک ئەمەی تیایە، چ بەرنامەیەکی دنیایی ئەمەی تیایە، چ دیموکراسی و عەلمانیەت و لیبراڵێتیەک ئەم هەموو ڕێز و حورمەتەی تیایە، دوێنێ لە خوتبەی جەژنا وتم، وتم بەعزێ کەس دەڵێن جەژنی چی تخوا بەم گرانی و قات و قڕی و شەڕ و شۆڕە جەژنی چی بکەین؟ وتم هەی بەڕێز! جەژنی ئێمە جیایە. جەژنی ئێمە جەژنی لە و لەعب و ڕەشبەڵەک نییە. جەژنی فیسق و فجور نییە. جەژنی لە بەیکە الله و الله و ئەکبەرە ئەمە یەک. جەژنی دەستنە ناو دەستی ئاشت بنەوەیە ئەمە دوو. جەژنی قورتبانی کردنە و فەقیر تێر گۆشت کردنە ئەمە سێ. جەژنی ئەوەیە بڕۆی بەسەر پێڵاوەکانی دایک تاپکەوی دەستی باوکو ماچکەی ئەمە چوار. بڕۆی دەست بێنی بەسەر مناڵە هەتیوەکانە. بڕۆی دڵنەوایی بێوە ژنەکانت بکەی جەژنی ئێمە ئەمەیە ئەمە جەژنی ئێمەیە ئەم جەژنە نەکەین ئاخر ئەگەر ئەم جەژنە نەکەینە چی بکەین ئەمە جەژنە خوا دای ناوە جەژن حەیات ڕیفرێشێکە تازە بینەوە گەشە بینەوە لەبەرەوە با هەندێک کەس دڵیان ساف بێ یا دڵیان گەنیو بێ کوڕە کوێرە نەخەنە ڕێگەی مسوڵمانان و بڵێ بابە جەژنی چی و شتی چی وەرە دانیشە بەڵام لێو لە ئەڕوا بۆ مەسیفەکان ئەڕوا لە شاییەکە ئەنواع مەسرەفەکە ئەوە قەینا ئەوە ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب ئەوەی ڕێز لە دروشمەکانی خوا بگرێت جمعە دروشمە بژی. بەرگی سپی نیشانەی ئاشتیە بەڵام مەخابن لە حەجی ئەمساڵە دوو موسیبەتی گەورە ڕویاندا لە ڕۆژی یانزە ی نۆ سڵنگێکی گەورە کەوتە خوار بە ڕەشەبا بە باران بە تۆفان کە ئەوە دیارە قەدەرێکی مەحز و مەحتە و هیچ دەستی بەشەری تیا نیە کەس بەتەمای ئەوە نەبووە ئەوا لەوێا چەندین حاجی بەڕێز شەهید بوون و وەفاتیان کرد و گەڕانەوە بۆ لای خوا، خوای گەورە بە شەهیدی قبوڵ کردبن و دوێنێیش کاتێ حاجیان لە مینا هەوڵی ڕەجم کردنی شەیتانیان داوە خەلەلێک دروست بووە نازانین چۆنە بەس خەلەلە. ئایا گەلەکۆمە و پاڵەپەستۆی کۆمەڵی حاجی بووە زەختیان کردووە بە بازی خۆیانە نازیواندووە ئینجا لە حەج ئەوانەی حەجیان کردووە زان یەک پیرەژن کەوتە ژێر پێ دواندانەونۆ دەری بێن ئەو دوانەژە بن بە ژێرەوە ئیتر بۆ خۆی ئالێوان خەلل دروسە بێ مناڵێکە و دەروەها مۆبایلەکە و بکەێ نابێت دابەزی هێڵی گریتەوە نابێت دابەزی کە دانەویتەوە ئەبی بە ژێرەوە خەلە لێ دروست بووە ئەوە یەک یا ڕێگە گیراوە نازانم یا قیتار وەستاوە نازانم موهیم ئەوەیە خەلەلە بەس بەڕێزان من بە ئێواڵێم هەر حاجیەک دەسی بوو بێ هەر هەر کۆمپانیایەک دەسی بوو بێ هەر کار بە دەستێکی حکوومەتی سعودێ دەسی بوو بێ هەر وەفدی وڵاتانێ دەسی بوو بێ لە ڕوودانی ئەو کارەساتەی دوێنا شەریکی هەموو ئەو قەتڵەیە کە نزیکەی حوسە و پەنجا وەفاتیان کردووە زیاتر لە هەشت سەیش بریندارن لەوانەیە بەڕێوە بن بمرن لە هەموو ئەو جەریمە بەشدارە لەبەر ئەوە کە کە تەکانە دەی ئەڕۆی لە حەج یا لە بازار ئەبێ ئاگاو لە خەڵک بێ سیارەکەو کە ئەڕوا پێی پیانێ ئەبێ بزانی خەڵگەیە پیرەیە کەڕەیە مناڵەیە ئەبێ ئاگاو لێ بێ من لەوە زیاتر وەختان ناگرم خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا تاعەتان قبوڵ بێ جەژنتان پیرۆز بێ خوا ئومەی ئیسلامی لەم نەهامەتی لەم بازار کزیە ڕزگار کا خوا گەلی کوردی مسوڵمانیش لەم شەڕ و دێوەزمەیە ڕزگار کا خوا پێشمەرگەکان بەبێ ئەوەی بێ زەڕەت بهێنێتەوە ناو خۆیان ناو ماڵی خۆیان ناو مناڵەکانیان خوای گەورە سەربەرزیان کا بیان پارێزێ خوای گەورە فەرماندە و سەرکردەکانی گەلی کورد بسازێنێ لەسەر حەق، لەسەر ناسینی خوا، لەسەر خزمەتکردن بە میللەت، لەسەر دڵسۆزی بەم نیشتمانە، خوای گەورە و پەروەردگار ئەم میللەتە وا لێ بکەی دنیا لە دوورەوە ئاواتمان پێ بخوازێ، ئەم کوردستانە پڕ لە خێر و بێر کەی، هەموو گەلانی مسوڵمانی دنیا ڕزگار و ئازاد کەی لە هەموو بەڵا و ئافاتێ خوایە بمانپارێزی، قوربانیەکانتان خوا قبوڵی بکا، تاعەت و عیبادەتان قبوڵ بێ. دوێنێش وتم و ئەخیر کەلیمەم ئەمە ئەبێ تکاتان لێکەم ئەوەی کەوا دڵی یەکێکی ڕەنجاندووە بڕوا ئاشتی کاتەوە لەم جەژنە سەربەن لە خزمەکانتان بیانوو نێنیتەوە لەگەڵ ژنەکەتا بۆی نەڕۆی بۆ لای دایک و باوک و بۆی نەڕۆی بۆ لای برا و خوشکەکان و بۆی نەڕۆی بۆ لای مامە و ئامۆزاکان و بۆی نەڕۆی بۆ لای دراوسێ و ڕەفیقەکان و لە گوێی مێردەکە و نەکەی ئەگەر ڕێگەی لێگرتی بۆ سەردانی باوک و دایک و برا و خوشکان و ئەوانە مسوڵمانان ئاشت ببنەوە، مسوڵمانان دەستکەنە ناو دەستی یەکتری، بگەڕێن سەردانی یەک کەن، دڵی یەک خۆشکەن، ئەوەی هەیەتی با قوربانی بکا، ئەوەی هەیەتی با جەژنانە با بە مناڵێکی بچکۆلە، برازایەتی، خوشکەزایەتی، خاڵۆزایەتی، کە چاوی پێ یەکەوێ بە دوو سەو پەنجا یەک بێ بیدەرێ، زەرەری لێ ناکەی، لەبیر ناچێ، تاریخێکەو بۆتە نوسرێ. اقول قولی هذا و استغفر اللە لی و لکم و لسائر المسلمین خوایە هەرچی نەخۆشە شیفای بدەی خوایە ئەوانەی داوای دوعای خێریان لێ کردووین و ئەوانەش نەیان کردووە شیفایان بدەی خوایە لە مردووەکانمان خۆشبی خوایە عاقیبەتی زینوەکان بەخێر کەی خوایە گەنجەکانمان ڕزگار کەی لە سەرلێشێوان هیدایەتیان بەی خوایە بەرپێی خۆیان ببینن خوایە وڵاتی خۆیان خۆش گەرەک بێ خوایە دایک و باوکیان نەگۆڕنەوە بە بە ڕابواردن خوایە خوایە هیدایەتیان بەی کار و کەسابەت بکەن